بەڵکو ئەوان ئەو ڕاستیەیان بە درۆ دانا کاتێ هاتە سەریان کە پێغەمبەرە و قورئانی لە خواوە هێنایە سەریان و ئەوان لە حاڵێکی سەر لە شێواویدان و هەر تاوێ لە بارەی پێغەمبەرەوە شتێ ئەڵێن جارێ ئەڵێن شاعیرە و جارێ ئەڵێن سیحربازە و جارێ ئەڵێن درۆزنە و هەتا دوایی. ئەی ئایا ئەمانە سەیری زەویان نەکرد چۆنمان تەخت کردووە و پانمان کردۆتەوە و چەندین کێوی بڵندمان تیا چەقاندووە و لە هەموو جۆرە درەخت و گژوگیا و سەوزییەکی جوانمان تیا ڕواندووە؟ تبصرة وذکری لکل عبد منیب وجاءت كل نفس معها سائق وشهيد هەموو کەسێکیش هات بۆ سەرای مەحشەر بۆ لێپرسینەوە و حیساب و کیتاب لەگەڵ کردن و هەر یەکی دوو کەسی لەگەڵە یەکیان لێخوڕێکە ئەیهێنێ بۆ مەیدانی حەشر و ئەویشیان شایەتێکە ڕاستی ئەو شتانە باسەکا کە لەو ئادەمیزادە ڕوویان داوە واستمع یوم ینادی المناد من مکان قریب گوێشلکە لەو ڕۆژەدا کە بانگکەر لە شوێنێکی نزیکەوە بانگ ئەکا واتە هەموو کەس گوێی لێ ئەبێ و وا ئەزانێ لە نزیکی خۆیەوە بانگی لێ ئەکەن فذکر بالقرآن من یخاف وعید ئێمە لە ئێوە چاکتر ئەزانین ئەو کافرانە ئەڵێن چی و تۆ زۆرت بەسەریانا نییە تۆ تەنها حەقی گەیاندنی قورئانت بەم خەڵکە هەیە دەسا خوا و ڕۆژی قیامەت بە ئایەتی قورئان بخەرەوە یادی هەرکەس لە هەڕەشەی من ئەترسێ لە جابری کوڕی عەبدوڵڵاوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هاتە ژوورەوە کەسانێک قورئانیان دەخوێند، فەرمووی، قورئان بخوێنن، مەبەستتان پێی ڕەزامەندیی خوای گەورە بێت، پێش ئەوەی خەڵکانێک بێن کە بەکاری بهێنن وەک پەرداخێکی ئاو یان کە بۆ خواردنەوەی هەر شتێک بەکاردێت پەلەی لێدەکەن و دوای ناخەن.